قسەیە کە لەم ڕۆژانەدا گوێم لێ بوو بەڕاستی کاریگەرە و زۆر کاری لە خۆم کرد ومێدەوارم تەسیری ئیجابیشی هەبێ لەسەر ئێوەی بەڕێز فەرمی پیاوێکی نەخوێندەوار نەخۆشێکی پیرەمێرد لە ڕیزەکانی پێشەوە دائیمەن کە نوێژی دەکرد بە خشکە خشک هاتە لای ئیمامەکە فەرمووی ئەی ئیمام شتێکم لەو ئیسلامە فێرکە پێغەمبەری خوا علیه الصلاة والسلام فەرموویەتی دوو وشەن سبحان الله وبحمده سبحان الله العظیم لەسەر زمان زۆر سوکن کە دێڵی سبحان الله وبحمده سبحان الله العظیم خۆ کۆڵکێشان نییە بە ڕۆژووبوون نییە تۆ پانزە شانزە سەعات نە ئاو بخۆیتەوە و نەنان بخۆیت سبحان الله بحمدی سبحان الله العظیم بەڵام لەسەر تەرازووی حەسەناتت زۆر قورسە بە ڕۆژی قیامەت زۆر قورسی دەکات چاکەکانت زۆریش خۆشەویستە لای خوا ئەم دوو شەیە بڵێ پێغمەری خواوای فەرمووە بە خێراتنی دەکرد و دوای حەدیسەکەی بۆ باز دەکرد پیرەمێرد دەی فەرمۆرە براکەی من ئەم دوو وشەیە بادا ئیمەن لەسەر زمان بێت لە بیرت نەچێت ئەوەندە قسە دەکەیت و ئەوەندە خەڵک دەڵێت با ئەو دوو وشەیەمان لە سەر زمان بێت فەرمێ بۆ هەر مەجلیسێک دەڕۆی ئەمەی بە خەڵک دەوت و خەڵکی فێر دەکرد فەرمێ جەڵتێک لەیدا تووشی فقدان الوعی بوو تەواو سبحان الله بحمدی سبحان الله العظیم ثم مات دوای چەند ڕۆژ کە لە هۆش خۆی چوو هاتەوە هۆش خۆی تەنها ئەوەندەی بە دکتۆر وت ئەی دکتۆر وەرە پێت بڵم پێغمبەر ساواسەلم فەرموویەتی دووشە زۆر تەسیریان هەیە زۆر سوکن لەسەر زمان بێڵێ زۆر خۆشەویستن لای خی پەروەردگار بەڵام بۆ تەرازووی چاکەکانمان بۆ ڕۆژی قیامەت زۆر قورسن سبحان الله بحمد سبحان الله فەرمی ئەوەی وتو کابرا یەکسەر بزانە نیشانەی آخر خێری بۆی براکانم زۆر چاکە هەیە ئێمە بەلامانەوە کەمە بەڕاستی بەڵام لای خی گەورە زۆر خۆشەویستە و لە تەرازوی چاکەکانیشدا زۆر قورسە جا ئەم دە ڕۆژە چی بکەین بەردەوام بەڵام بە تایبەتی ئەم دە ڕۆژە ذکری خواب وذكروا الله في أيام معلومات لو دروجانا دا بأيما ذكري خواي قوربكن ويذكر اسم الله في أيام معلومات